انه هو السمیع البصیر. پاک و بێگەردی بۆ ئەو زاتەی کە شەوڕەوی کرد بە بەندەی خۆی لە شەوێکدا لە مزگەوتی بەڕێز و پیرۆزەوە مەککە بۆ مزگەوتی الاقصی لە بیت المقدس کە دەور و بەریمان پیرۆز و فەڕدار کردووە بۆ ئەوەی هێندێ لە بەڵگە و نیشانە ڕوونەکانی خۆمانی نیشان بدەین وکان وعدا مفعولا. جا کاتێ یەکەمین بەڵێن لەو دوانە هات کە بەڵێنتان پێدراوە، دەینێرینە سەرتان چەند بەندەیەکی خۆمان، کە خاوەنی دەست وەشاندنێکی بە تینن لە جەنگدا، ئینجا ئەوانە دەگەڕێن بەناو وڵاتەکەتاندا، تدمیرا. ئەگەر ئێوە چاکە بکەن ئەوە چاکە بۆ خۆتان دەکەن و ئەگەر خراپەش بکەن ئەوا سزاکەی هەر بۆ خۆتانە، جا کاتێ بەڵێنی سزا و تۆڵەی دووەم هات بۆ ئەوەی پەژارە و خەفەت بە ڕوخسارتانەوە دەرکەوێ و بۆ ئەوەی بچنە ناو مزگەوتی قودس هەرچۆنێ لە جاری یەکەمدا چوونە ناویەوە وکل شیء فصلناه تفصیلا. شەو و ڕۆژمان کرد بە دوو نیشانە، ئینجا نیشانەی شەومان تاریک کرد یان سڕیەوە، وە بەڵگە و نیشانەی ڕۆژمان ڕووناک کرد، بۆ ئەوەی بە شوێن ڕۆزی پەروەردگارتاندا بگەڕێن، وە بۆ ئەوەی ژمارەی ساڵەکان و حیسابی مانگ و شەو و ڕۆژەکان بزانن. وما کان عطاء ربک محظورا. دەبەخشین بە هەمووان ئەوانەی کە هەر دنیایان دەوێ و ئەوانەی ڕۆژی دواییان دەوێ لە بەخششی پەروەردگارت لەم دنیایەدا، بێگومان ڕۆزی و بەخشراوی پەروەردگارت هەرگیز قەدەغەکراو نەبووە. باڵی خۆ بە کەم زانینیان بۆ ڕابخە لەبەر بەزەیی و میهرەبانیت پێیان، بڵێ ئەی پەروەردگارم ڕەحمیان پێ بکە هەرچۆنێ ئەوان منیان پەروەردە کرد بە منداڵی. ربکم اعلم بما فی نفوسکم. وە کەسێک مەکوژن کە خوا کوشتنی ئەوی حەرام کردووە مەگەر بە هۆیەکی ڕاست و ڕەوا، جا هەر کەسێک بە ناهەق و ستەم لێکراوی کوژرا ئەوە دەسەڵاتمان داوە بە خاوەنەکەی بەسەر بکوژەکەدا، جا با خاوەنەکەی زیادەڕەوی نەکات لە تۆڵەسەندندا ولا تجعل مع اللە الها آخر فتلقی فی جهنم ملوما مدحورا ئەوەی کە باس کرا هەندێکە لەو دانایی و حیکمەتەی کە پەروەردگارت نیگای کردووە بۆت، وە هیچ پەرستراوێش تر لەگەڵ خوادا مەپەرستە وإذا ذکرت ربک فی القرآن وحده ولوا علی أدبارهم نفورا. وە دەیدەین بەسەر دڵیاندا چەند پەردەیەکی زۆر ئەستوور بۆ ئەوەی لە قورئان تێنەگەن و گوێشیان کەڕ دەکەین تا نەبیستن، وە هەرکاتێ ناوی پەروەردگارت دەبەیت لە قورئاندا بە تاک و تەنیایی، کاتێ گوێ دەگرن لە تۆ ئەی محمد صلی اللە علیە وسلم هەروەها کاتێ پێکەوە چپە دەکەن کاتێ ستەم کارەکان دەڵێن ئێوە تەنها شوێنی پیاوێکی جادو لێکراو دەکەون. انظر کیف ضربو لک الامثال فضلو فلا یستطیعون سبیلا. سەرنج بدە چۆن ئەوانە نمونەی جۆراو جۆرت بۆ دێننەوە. ان عذاب ربک کان محذورا. ئەوانەی کە ئەو نەفامانە هاواریان لێ دەکەن، ئەوانە بەدوای هۆکارێکدا دەگەڕێن کە نزیکیان کاتەوە لە پەروەردگاریان، کامیان نزیکترە لە خواوە و پلە و پایەی بەرزترە، وە بە هیوا و ئومێدی ڕەحمی ئەون و لە سزایشی دەترسن. کان ذلک فی الکتاب مسطورا. وە خەڵکی هیچ شار و دێیەک نییە کە ئێمە لە ناویان ببەین پێش هاتنی ڕۆژی دوایی یان سزایان بدەین بە سزایەکی سەخت ئیلا ئەو سزادانە یا لەناوبردنە لە لەوح المحفوظ دا نووسراوە. وما نرسل بالآیات الا تخویفا وە هیچ شتێک بەرگری ئێمەی نەکردووە کە ئەو موعجیزانە بنێرین جگە لەوەی کە پێشینەکان بە درۆیان دەزانی وە بەخشیمان بە هۆزی سەمود ئەو حوشترەی کە موعجیزەیەکی ئاشکرا بوو کەچی باوەڕیان نەهێنا و ستەمیان لێکرد ونخوفهم فما یزیدهم الا طغیانا کبیرا بیر بکەرەوە کاتێ پێمان وتی بەڕاستی پەروەردگارت دەوری هەموو خەڵکی داوە دەسەڵاتی هەیە بەسەریاندا وە ئەو خەو بینینەی کە پێشانی تۆمان دا لەو شەو ڕەویەدا هەر لەبەر تاقی کردنەوەی خەڵکی بوو وە باسی ئەو کاتە بکە کە ئێمە بە فریشتەکانمان وت سوژدە بەرن بۆ ئادەم ئەوانیش یەکسەر هەموویان سوژدەیان برد بێجگە لە ئیبلیس وتی ئایا من سوژدە بەرم بۆ کەسێک کە لە قوڕ دروستت کردووە؟ قال ارایتک هذا الذی کرمت علی لئن اخرتنی الە یوم القیامە لئکونن من المحضرین وما یعدهم الشیطان الا غرورا. وە هەر کەس لەوانە کە دەتوانی گومڕای بکە بە دەنگت بە گۆرانیت و بدە بە سەریاندا و تێیان خوڕە بە سوار و پیادەی لەشکرەکەتەوە و هاوبەشیان بکە لە ماڵ و سامان و منداڵیاندا بەڵێنیشیان پێ بدە بیریان بخەنەوە ئەو ڕۆژەی کە ئێمە هەموو ئادەمیەک بانگ دەکەین بە ناوی پێغەمبەرەکەیانەوە جا هەر کەسێک نامەی کردەوەی بدرێ بە دەستی ڕاستیەوە ئا ئەوانە نامەکەیان دەخوێننەوە وە ستەمیان لێ ناکرێ بە ئەندازەی ئەو تاڵە باریکەی بە دەوری ناوچی خورمادایە باو و یاسای ئێمەش گۆڕانی بەسەردا نایەت. اقم الصلاة لدلوک الشمس الی غسق اللیل وقرآن الفجر ان قرآن الفجر کان مشهودا. ئەی محمد صلی اللە علیه وسلم نوێژ بەجێ بێنە لە کاتی لادانی خۆر لە ناوەڕاستی ئاسمان هەتا هاتنی تاریکی شەو، لە هەر کارێکدا بووم ڕاست و چاک پێم ئەنجام بدە، ڕاست و چاکیش پێم کۆتایی بێنە و لەلایەن خۆتەوە بۆم بسازێنە دەسەڵاتێکی یارمەتیدەر کە زاڵ بم بەسەر هەموو کۆسپێکدا. وقل جاء الحق وزهق الباطل. وە لەم قورئانەدا دەنێرینە خوارەوە ئەوەی کە هۆی شیفا و میهرەبانیە بۆ بڕواداران بەڵام هاتنی ئەم قورئانە بۆ ستەمکاران هیچ زیاد ناکات بێجگە لە خەسارەتمەندی. وإذا أنعمنا على الإنسان أعرض ونأى بجانبه وَإِذَا مَسَّهُ الشَّرُّ کَانَ یَئُوسًا. وە کاتێ چاکە و بەهرەی خۆمان بڕێژین بەسەر ئادەمی بێ باوەڕدا، ڕوو وەردەگێڕێ لە باس و یادی ئێمە و دوور دەکەوێتەوە، وە کاتێ ناخۆشی و زیانی لێ بکەوێ زۆر نائومێد دەبێت. قل کل یعمل علی شاکلته فربکم اعلم بمن هو اهدی سبیلا. وە سوێند بەخوا ئەگەر بمانەوێ بێگومان ئەو قورئانەی نیگامان کردووە بۆت نایهێڵین لە دەروون و پەڕەکاندا لە پاشان دەست ناکەوێ لە بەرامبەر ئێمە کەسێک کە بەرگریت لێ بکات. الا رحمە من ربک ان فضله کان علیک کبیرا. مەگەر میهرەبانییەک لەلایەن پەروەردگارتەوە بڵێ سوێند بەخوا ئەگەر ئادەمی و پەری هەموو کۆببنەوە بۆ ئەوەی وێنەی ئەم قورئانە بێنن ناتوانن وێنەی ئەو بێنن هەرچەندە پشتیوانی یەکتریش بن. ولقد صرفنا للناس في هذا القرآن من كل مثل قل سبحان ربی هل کنت الا بشرا رسولا. یان کۆشک و ماڵێکت ببێ ڕازاوە بە نەخش و نیگار، یان بەرز ببیتەوە بۆ ئاسمان، وە هەرگیز باوەڕ ناهێنین بە بەرزبوونەوەکەشت هەتا پەیامێکمان بۆ نەهێنیتە خوارەوە خۆمان بیخوێنینەوە. ئەی محمد صلی اللە علیه وسلم! الا ان قالوا ابعث اللە بشرا رسولا هیچ شتێ بەرگری خەڵکی نەکرد لەوەی کە باوەڕ بێنن کاتێ کە ڕێنموونی و ئایینی حەقیان بۆ هات بێجگە لەوەی دەیانوت چۆن خوا ئادەمیەک بە پێغەمبەر دەنێرێت مەئواهم جەهەنەم کلما خەبت زدناهم سعیرا. هەر کەس خوا ڕێنموونی بکات هەر ئەو کەسە ڕێنموونی کراوە بە ڕاستی و هەر کەسیش خوا گومڕای بکات ئەوە هەرگیز دەستت ناکەوێ بۆیان بێجگە لە خوا دۆست و یارمەتی دەرانێک وە لە ڕۆژی دواییدا حەشریان دەکەین بەسەر ڕوو دەم و چاویاندا ئایا ئەوانە نەیانزانیوە بێگومان ئەو خوایەی کە ئاسمانەکان و زەوی دروست کردووە دەسەڵاتدار و بەتوانایە کە وێنەی ئەوانە دروست بکات و کات و ماوەیەکی دیاری کردووە بۆیان کە گومانی تێدا نییە بەڵام ستەمکاران هیچیان ناوێت بێباوەڕی نەبێت. قل لو انتم تملكون خزائن رحمة ربی بەڕاستی بەخشیمان بە موسا نۆ موعجیزەی ڕوون و ئاشکرا، ئەی محەمەد صلی اللە علیه وسلم دەی پرسیار لە نەوەی ئیسرائیل بکە سەبارەت بە ڕووداوی موسا و فیرعەون کاتێ موسا هاتە لایان ئینجا فیرعەون پێی وت، وإنی لأظنک یا فرعون مثبورا. موسا علیە السلام فەرمووی، سوێند بەخوا بێگومان تۆ دەزانی هیچ کەس ئەم موعجیزانەی نەناردۆتە خوارەوە بێجگە لە پەروەردگاری ئاسمانەکان و زەوی کە ڕوون کەرەوەن، بە هەر کامیان نزا و هاوارێ بکەن چونکە هەر بۆ خوایە هەموو ناوە هەرە جوانەکان لە نوێژ کردنتدا دەنگ بەرز مەکەرەوە و بە نهێنیش مەیکە لەو نێوانەدا ڕێگایەکی هەڵبژێرە. وقل الحمد للە الذی لم یتخذ ولدا ولم یکن له شریک فی الملک هیچ هاوبەشێکی نەبووە لە موڵک و پادشایەتیدا، هیچ دۆست و یارمەتیدەرێکی نەبووە لەبەر بێدەسەڵاتی، کەواتە خوا زۆر بە گەورە بگرە.